إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وفتن زماننا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله لە وتاری ئەمڕۆماندا بە پشتیوانی خوای گەورە باس لە ڕاستی و ڕاستگۆیی و ڕاستبوون دەکەین لە ژێر ناونیشانی ڕاستی و ڕەمەزان وەک نەوت و چرایە لە یەک سەرچاوەن فەرموودەی خوایە لەوانەیە بڵێ جا ڕاستی چ پەیوەندی بە ڕەمەزانەوە هەیە بەلام لە راستیدا هەردووکیان وەکو ئاڵقەی زنجیر بەیەکەوە گرێدراون و بەسراون و تەواوکەری یەکترن بە بەڵگەی فەر... بە بەڵگەی ئاەتی قورئان ئێمە لە وتاری رابردووماندا باسی یەکێک لە ئامانجەکانی ڕۆژوومان کرد کە ئامانجی بە ڕۆژووبوونی تۆ ئەوەیە کە ببی بە کەسێکی متتەقی و تەقوادار لەعلەکم تەتەقون تۆ بۆیە بەڕۆژوو دەبی کە ببی بە متەقی و تەقوادار و پارێزکار، ئیماندار، جا ئەو تەقوایەش ئەبێ بیپارێزی، بەچی ئەپارێزرێ؟ بە ڕاستی و ڕاستگۆیی، ئەوەش بە بەڵگەی قورئان، خوای گەورە لە قورئاندا فەرموویەتی، یا ایها الذین آمنوا اتقوا اللە و کونوا مع الصادقین، ئەی ئیمانداران، ئەی موسوڵمانان، تەقوای خوا بکەن، و لەگەڵ ڕاستاندا بن، ڕاست بن و ڕاستگۆ بن و لەگەڵ ڕاستاندا بن، چونکە ئەگەر لەگەڵ ڕاستاندا بووی، لەگەڵ ڕاستگۆیاندا بووی حیسابی ئەوت بۆ دەکرێ. وە ئەو تەقوایەش کە ئامانجی ڕۆژووە، بە ڕاستی و ڕاستگۆیی دەپارێزرێ، چونکە ئەگەر نەیپارێزی ئەوکاتە موفلیس دەبی پەنا بەخوا، چون خەرمانێک بە دەنکەش قارتێک دەسووتێ. جا ئەوەی لەم زروف و زەمانەدا بە تایبەت دەیبینین بەڕێزەکانم کە ئەم هەموو قەیرانە ڕویان کردوتە وڵات ئەمە هەمووی مەسەلەکە نەبوونی ڕاستیە نەک قەیرانی دارایی و قەیرانی سیاسی بگرە ئێمە قەیرانی ڕاستیمان هەیە و ئەزمەی ڕاستیە و ڕاستیەکە و متمانە و سیقە زۆر کەم بۆ و خەریکە نەمێنێ بۆیە ئەم هەموو قەیرانە و کێشە بەدوای خۆی دادێنێ چون کەسێک لەگەڵ خوا ڕاز نەبێ قەت لەگەڵ خەڵکی خوا ڕاز نابێ بۆیە بەڕێزەکانم کاتێک کە گوێبیستی هەواڵێک لە میدیایەک لە هەر شوێنێ قسەیە دەبیستین دەڵێن ئەمە سیاسەتە یعنی بۆ دەبێت سیاسەت هەر چەواشەکاری و درۆکردن و فێڵ بێ ئەی نابێ سیاسەتێکی شەرعی بێت و هونەری بەڕێوەبردن بێ؟ بێگومان. یان ئەوەتا کە شتێکمان گوێ لێ دەبێت دەڵێەوە ڕیکلامە یعنی درۆیە یان ئەوەتا کە شتێکەمان گوێ لێ دەبێت دەڵەوە بانگەشەی هەڵبژاردنە یعنی ناکرێت ڕیکلامەکە ڕاست ڕاستەقینە و ڕاستگۆ بێت و و بانگەشەی هەڵبژاردنیش هەر ڕاستی تێدا بێت و بەڕاستیان بێت یان جاری وهەیە دەڵێەوە پڕوپاگەندەی هەڵبژ پڕوپاگەندەی ڕاگەیاندنە یعنی دەبێت ڕاگەیانەکان هەر درۆ دەرەسە بکەن مەگەر نابێ ئەوانیش بەڕاستی ئیشەکانیان جێبەجێکەن ئەم هەموو قەیرانە کە لە ئەنجابی نەبوونی ڕاستیەوە هەمووی ڕوویداوە و دروست بووە بۆیە دەوڵەتێکی وەکو عێراق کە چەندە دەوڵەمەندە و لەسەر بەحری نەوتە دەبینی ئێستا داوای ملیارێک و حوسەت ملیۆن دۆلار دەکا داوای قەرز دەکات لە بانقی نێودەوڵەتی کە ئەمە بە جارێک لە داهاتوودا وڵاتەکە هێندەی کە وێران دەکات و دەیکاتە ژێر دەستە و مستعمەرە و جگە لەوەش کە پارەکە حەرامە و سوود و ڕیبای بەدواوەیە بۆیە بەڕاستی قەیرانی ڕاستی قەیرانێکە لەم ڕۆژگارەدا وای کردووە کە شتەکان بە مجاملە و بە مزایدە بەڕێ دەکرێت بۆیە ماڵی ئەم خەڵکە وێران بووە و بەجارێک ژیانمان لێ بووە بەژان جا ڕاستی لە هەموو بوارەکانی ژیاندا ئیماندارانی بەڕێز و خۆشەویست ابن القیم ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێ الصدق فی الاقوال والافعال والاحوال ئەبێ لە هەر سێ بوارەکەدا لە قسەکانماندا لە نیەتەکانماندا لە عمل و کردەوەکانماندا ڕاست بین و ڕاستگۆ بین بۆیە ئەم سێ خاڵە هەر سێکیان تیشکی دەخەینە سەر یەکەمیان ڕاستی لە سێ سێ کەس کە ئاگریان پێ خۆش دەکرێ کە سێ ئیشی چاکیان کردوە بەڵام نیەتیان بۆ خوا نەبوە یەکێکیان تەدریسی کردوە کە تەدریس چەند خێرە بەڵام نیەتەکەی بۆ خوا نەبوە ئەوی تریشیان ماڵی بەخشیوە یەکێکیان جیهاد و غەزای کردوە بەڵام چونکە نیەتەکەیان بۆ خوا نەبوە پێی چوونە جەهەنەم پەنا بەخوا بۆیە بەڕێزەکانم گەر نیەتت باش بێ ئیش دەبەیتە سەر درەخت زڕ نەبێ هەر بۆت دێتە بەر ئەوە ڕۆژووە فێری ڕاستیمان دەکات، فێری دەروونی ڕاست و نیەتی پاک و چاکمان دەکات، چونکە تۆی بە ڕۆژوو دەتوانی لە ماڵەوە شت بخۆیت و لە دەرەوەش بڵێی بە ڕۆژووم، بەڵام نایخۆی، کەواتە ڕۆژوو فێری یەکڕووییت دەکات، فێری ڕاستیت دەکات، لە جیاتی دووڕوویی کە لەم زروفەدا ژیانی لێ کردووین بە ژان، بۆیە بە ڕاستی زۆر گرنگە ئێمە نیەتەکانمان ڕاست بێت و ئەو کاتە سەربەرزی دنیا و دواڕۆژ دەبین. لە مێژووی ئیسلامدا بابەتێکمان بۆ دەگێڕێتەوە زۆر نمونەی جوان هەیە لە کتێبی بەسەرهات و پەندوەرگرتندا باسی کەسێکمان بۆ دەکات کە ڕۆژگارێ دەبینێ خەڵکانێک ئەوە دەچن بە دەوری دارێکە ئەخولێنەوە دەسی پیا دێن و خەریکن لە جاتی خوا هاواری بۆکەن یەکێک لەو پیاوچاکانە هەڵسا زۆر بە تووڕەییەوە تەورێکی تاو دایە وتی ئەچم ئەو دارە دەبڕم زۆر بە عەزم و جەزمەوە چوو بۆ بڕینی دارەکە بەڵام لە ڕێگە شەیتان لەسەر شێوەی ئینسانێک هات و یەخەی پێگر وتیەوە چیەکەی وتیەچمە و دارە بڕم ئەوە خەڵک کردویانە بە شەریک و ئەمە شیرکە خەڵک پەنای بۆ دەبا شەیتانیش دیارە ئەو نەیزانی شەیتانە وتی چۆن بۆم دێنی وتی تۆ هەقت نەبێ دەبگەڕێرەوە بەڵێ سازان و سڵحیان کرد و گەڕایەوە کە بەیانی هەڵسا دوو دینار لە ژێر سەرینەکەی دابوو بەڕاستی دوو درهم بەڕاستی زۆر خۆشە لەو نەبوونیەدا و لەو گرانیەدا و فەقیر و داماو حازر دوو دینار لەژێر سەرینەکەت دابێ ئەڵێ زۆر مورتاح بوو بۆ ڕۆژی دووەم کە هەڵسا لە خەو سەیری کرد وەڵا نەهاتووە پارەکە یەکسەر ئەم جاران تەورەکەی تاو دایە وتی ئەچم ئەیبڕم دارەکەی زۆر بە توندی و بە توڕەیی بەڵام ئەم جاران شەیتان ڕێی پێگرت و پەلاماریەکیان دا شەیتان دای بە عەرزا و خەریک بوو بخنچێنێ وتی ئەزانی من چیم وتی ناوەڵا وتی من شەیتانم یەکەم جار کە من دەرەقەت تۆ نەهاتم لەبەر ئەوەی تۆ نیەتەکەت بۆ خوا بوو لەبەر خوا هاتی ئەو دارە ببڕی بەڵام ئەم جارەی لەبەر پارەکە هاتی و چونکە پارەکە لە ژێر سەرینەکەتانە بوو ئای پارە بەرد نەرم دەکات بەرتیل چی کرد بەم خەڵکە و پارە خۆ ئەوەی ئێساش کە دەیبینین هەر پارەیە و هەر بە زۆری مەسەلە بوجە و موچە و نەسریە و زیاتر شتەکان ئەوەی تێداێ بۆ دارەکەیان پێ نابڕێتەوە و چونکە نیەتەکە ڕاز نییە لەبەر ئەوەیە بەڕێزەکانم ئەینا ئیمامی عومەر خودا لێی ڕازی بێ ئەو چوو ئەو دارەی شەجەرەت الرضوانی بڕیەوە کە خەڵکانێک دەستیان پێدا دێنا و خەریک بوو بیکەن بە شەریکی خودای تبارک و تعالی و وە سەرکەوتووش بوو گوێ نەدا بە قسەی خەڵکانی نەزان و خەڵکانێکیش لۆمەیان کردووە حەتمەن بەڵام ئەو خودا لێی ڕازی بێ و خوا لۆمەی نەکا خەڵکی نەزان با هەر قسە بکا ئاهای بۆ عومەرێ بێ ئەو دارە ببڕێ و لە ناوی بەرێ لەم زروفەدا داری شرک چەند زۆرە ئیمانداران بەڵام کەسێکی دەوێ کە نیەتی پاک بێت چونکە بەڕاستی نیەت زۆر زۆر مهمە ئێمە لەگەڵ نیەتەکانمان ڕاست بین و هەروەها لە کتێبی تۆ گەورەتر لەوەی کە بیری لێ ئەەکەیتەوە هاتووە لە باسی نیەتدا بەڕێزەکانم ئەڵێ جارێکیان کابرایەک مەشهور بوو بە حەرام خۆر و وەکو ئەڵێ سوو سەلەم خۆر ڕیباخۆر مەشهور ببەوە کاتێ ڕۆی بەلای کۆمەڵێ مناڵدا یاریان دەکرد مناڵەکان وتیان دوورکەونەوە با تۆزی ئەو ڕیباخۆرە بەسەرماندانەیە کابرا کە گوێی لەو قسەیە بوو، تفی لە خۆی کرد و وتی، دەبێ من ئەوەندە سووک بم، تەنانەت مناڵیش ئاوام پێ دەڵێ. وتی، وەعد بێ خوایە، لەم لەحزەیەوە، وەعد بێ، تەوبە، نیەتی خۆم پاک کردەوە، پەڕەیەکی تازەم هەڵدایەوە لە ژیانم، وەعد بێ ئەمن لە حەرام خواردن دوور کەوتمەوە. ئەڵێ ماوەیەک ڕۆیشت و دوایی گەڕایەوە بە ڕێگەکەدا کە گەڕایەوە ئەم جارەیان گوێی لێ بوو یەکێ لە مناڵەکان دەیوت مناڵینە ڕاوەسن لە یاریەکە با تۆزی ئێمە نەچێ بەسەرەوە پیاو چاکەدا سبحان الله لەو سەرکە هات وتی بوەستن با تۆزی ئەو پیاو خراپە نەیە بەسەرماندا بەڵام ئەم جاران کە گەڕایەوە وتی مناڵەکان بوەسن با تۆز و خۆڵی ئێمە نەچێ بەسەر ئەو پیاوە بەڕێزەدا سبحان الله کە ئەوان نەشیان دەناسی بۆیە بەڕاستی بەڕێزەکانم مەسلەی نیەت لە ڕاستی لە نیەتەوە دەست پێ دەکا ئەگەر ئێمە نیەتەکانمان باش بێت بەڕاستی ئەوە دەتوانین بە ئاسانی داری گەندەڵی ببڕینەوە و دەتوانین هەموو قەیرانەکان چارەسەرکەین دوورکەوینەوە لە مجاملە و مجاهداتی سیاسی بۆیە بەڕاستی ئاگامان لە نێتەکانمان بێ چونکە بەڕاستی نیەت کردارەکان دەگۆڕێ و چاچی دەکات یان خراپی دەکات ئەگەر نیەت خراپ بێت دووەمینیشیان ڕاستی لە قسەکانماندا لە قسەدا چونکە ئێمە قسەی ڕاست زۆر دەبیستین بەڵام تا چەند ئەو دروشمانە عملی پێ دەکرێ زۆر شت دەبینین دەڵێ ئێمە بێلایەنین بەڵام بێلایەنیش نییە یان ئێمە ڕاستگۆین یان ئێمە واین واین بەڵام لە ڕاستیدا ڕاست ناکە ئەگەر قسە دەکات لە کاتی قساندا درۆیە دەکا بۆیە وریابین خۆمان لە درۆ دوور خەینەوە بۆ ئەوەی لە ڕیزی منافقان نەبین بە ڕێزەکانم تەنانەت تۆ کە دێی بۆ نوێش کە دەڵێ سعات دوانزە بانگ ئەدا ئەم سەعاتانەی نوێش فێری تەوقیتت دەکا فێری مەوعیدت دەکا بۆ دەبێ ئینسانی مسلمان خاوەنی وعدی خۆی نەبێ بۆ دەبێ لە مەوعیدا ئامادە نەبێ چونکە بەڕاستی ئەوەش دەچێتە بابی درۆوە خۆ زۆرمان چیرۆکی شێخ عەبدولقادری گەیلانیمان بیستووە کە دایکی چل دیناری دایە وتی بەو شەرتەی درۆ نەکەی لەگەڵ کەس کە لە ڕێگە چەتایان توش بوو چەتەکان وتیان چیت پێ وتی چل دینارم پێیە ئەوە بوو کەوا چل دینار بوو هەمویان بە بەرەکەتی ئەو ڕاستیە تەوبەیان کرد و گەڕانەوە و درۆی نەکرد دەبا ئێمەش درۆ نەکەین دەبا ئێمەش ڕاز بین لە نیەتماندا و لە قسەکانماندا و هەروەها خاڵی سێمیش لە ڕاستی و ڕاستگۆییدا ئەوەیە خوا زۆر ڕقی هەڵدەسێ بەوەی کەوا قسەت هەبێ و دروشمت هەبێ و عملت نەبێ چونکە بەڕاستی زۆر گرنگە ئێمە بەکردەوە بەڵام کەت کەسێ نیەتی پاک بوو و قسەکانیشی ڕاست دەبێ ئۆتۆماتیکیەن کار و عملەکانیشی هەمووی ڕاست و چاک و پاک دەبێ جا بەڕێزەکانم ڕاستی زانا لەوەدایە کە بە بەڵگە قسەکانی بکات کە ئەمانەتی ئەو عیلمە بپارێزێت و وە شخصیەتی خۆی بپارێزێت چونکە ئەگەر عیلمیشت پێ بێ شەخسیەتت پارێزراو نەبێ خەڵک لێت وەرناگرێ پێغەمبەر صلی الله علیه وسلم لە پێش بوونە پێغەمبەریشیا ناوبانگی دەرکردبوو بەچی الصادق الامین ڕاستگۆی دەستپاک بۆیە ڕاستی زانا لەوەدایەکەوە ئەمانەتی عیلم بپارێزێ و بە بەڵگەوە قسە بکە ڕاستی دکتۆریش ئەوەیە کە بە ڕاستی دکتۆر بێ دەرمانت بداتێ نەک دەردت بداتێ جێی سیقەی بێ چونکە هەندێ جار لە خەستەخانەکان کارەسات ڕوویداوە ئیماندارانی بەڕێز و خۆشەویست و هەروەها ڕاستی مۆزەفیش ئەوەیە لە ئیشەکەیدا کارەکەی بە چاکی ڕایکات بۆ هاوڵاتیان چونکە ئەو موچە وەردەگرێ و بەرتیل وەرنەگرێ و و هەروەها معاشەکەی خۆی حەڵال کات و ڕاستی ئەفسەرەکانیش ئەوەیە کە لەگەڵ سەربازەکانیان عەدل بن و چاک بن هەرچێکیان بۆ هات لە خواردن و لە عەتاد ئەوە تەوزیعی کا بەسەریاندا بۆ خۆی نەیباتەوە بڵێ چاکەکە بۆ خۆم و خراپەکە بۆ ئەوان کە بەڕاستی بیری ڕۆشن بێت، فیکری ڕۆشن بێت، نەک تاریک بیر بێت، ڕۆشنبیر یەعنی دەستە چیلە و هەڵبژاردەی ئەو کۆمەڵگایە، یەعنی دەبێ واقعی کۆمەڵگا ببینێ، چ دەکەی کە خەڵکانێک هەیە ناویان ناوە لە خۆ ڕۆشنبیر بەڵام ڕەشەبیرن، ئەوەتا میللەتێک کە سەتا نەوەتی زیاتری موسوڵمانە، بەڵام ئەو دەچێ بە ناوی ڕۆشن بیرەوە دەچێ دەڵێ نابێ ئەو دینەی خوا دەیەوێ لە ناو دەستوری وڵاتەکەمدا هەبێت و و هەروەها دژایەتی ئەو دینە دەکات کە هی سەتا نەوەتی ئەو میلەتەیە و بە ناوی ڕۆشنبیریشەوە لە کاتێکدا زۆر بەداخەوە کە ڕۆشنبیر ئاوا نییە بۆیە ڕۆشنبیری ڕاستەقینە ڕاستی لە ڕۆشنبیردا ئەوەیە کە دینی میلەتەکەی ڕەسەنایەتی و کەلتوری میلەتەکەی بپارێزێت و و قەڵەمەکەی و قسەکانی بەملاولادا نەڕوا و هەروەها بازرگان و کاسبکاری ڕاستەقینەش ئەوەیە کە ماڵەکەی حەرام نەکا غەش و فێڵ و خیانەت نەکا بەڕێزەکانم چونکە بەڕاستی بەرەکەت و سەرکەوتن لە ڕاستیدایە ئەوە تا یەکێ لە بەندە و کۆیلەکان ناوی موبارەک بووە مبارەک کە باوکی عەبدوڵای کوڕی مبارەک بووە بەندە بووە کاتێک کە چەند ساڵێک لە باخێکدا باغەوان بۆ لای گەورەکەی ڕۆژێکیان کە گەورەکەی دێ بۆ لای دەڵێ مبارەک دا هەنارێکی شیرنم بۆ بێنە ئەویش دەچێ هەنارەکەی بۆ دێنێ تەماشا دەکا ترشە دەڵێ منوتم شیرینم بۆ بێنە چوو لە دارێشکە هەنارەکەی لێ کردەوە و بۆی هێنا ئەویش هەر ترش بوو ئەم جارەیان تووڕە بوو وتی ئەوە تۆ ترش و شیرین لێک ناکەیتەوە ئەڵێم هەنارێکی شیرینم بۆ بێنە وتی بەرەوەڵا قوربان لێشی دەکەمەوە بەڵام من نازانم کامیان شیرنە و کامیان ترشەوتی بۆ تۆ چەند ساڵە لێرەی چۆن نازانی وتی وەڵی تا ئێستا لێم نەخواردووە تۆ ئیجازت بە من نەداوە من لە هەنارەکان خۆم وتوتە باخەوان بۆ خزمەتی ئەو باخە بکە ئاوی بدە و بژاری بکە و خزمەتی بکە پێت نەگوتم ئەو باخە لێی بخۆ ئازاد بەلی بۆیە نازانم کام هەنارە ترشە و کام هەنارە مێ خۆشە و کام هەنارە شیرینە سبحان اللە کاتێک کە باخەوانەکە ئەوەی بۆ دەرکەوت وتی باشە ئەی عبدو ئەی مبارەک من کچێکی زۆر جوانم هەیە ئەمێ بە شوی بدەم چۆنی بە شوو بدەم مەشۆرەتی پێ دەکەم وتی وەڵی قوربان لە سەردەمی نەفامیدا پێش ئیسلام ئەوانەی کچیان بەشوو دەدا پێوەرەکەیان حەسەب و نەسەب بوو دەگەڕان بۆ خەڵکی خانەدان و نەجیب زادە و هەروەها مەسیحیەکانیش پێوەریان گاورەکان بەلای ئەوانەوە تەنها جوانی بوو ئەگەر جوان بوویایە کەسەکە کچەکەیان پێدا و لای جولەکەکانیش پێوەر تەنها دەوڵەمەندی بوو ئەگەر دەوڵەمەند بوویایە و ساماندار بوویایە کچەکەیان پێدا بەڵام لە ئاینی ئیسلامدا پێوەر دین و ڕەوشتە کەسێ ڕەوشتی جوان بێ کچەکەی پێدەن دەیوتی واللە لە تۆم ڕەوش جوانتر دەست ناکەوێ کچەکەی خۆی پێدا اللە لە ڕاستی ئەو لە بەرەکەتی ئەو ڕاستیە پاشان لە بەرەکەتی ئەو ڕاستیە پیاوێکی لێ لەدایک بوو ناوی عەبدوڵڵا بوو عەبدوڵڵای کوڕی موبارەک کە بوو بە پێشەوای عابد و عارف و زانا و پێشەوای سەردەمی خۆی بەڕێزەکانم بەڕاستی ئەوەیە موبارەک کە ناو و ناوەرۆک و نیەت و عمل و کردەوەی موبارەک بووە خۆ ئێمە خەڵکمان بینیوە لە میسر نایی موبارەک بوو بەڵام ناموبارەک بوو بۆیە بەڕاستی ئەگەر ناو و ناوەرۆکت یەک بێ بەڕێزەکانم بەرەکەت لەوەیدایە تۆ با ناویشت بەختیار بێ و لە گەڕەکی بەختیاریش بی ئەگەر ڕێگەی بەختەوەریت نەگربێ بەختەوەر نابی براکەم ئەگەر ڕاست نەبێ و هەروەها با ناوت ڕزگار بێت و لە گەڕەکی ڕزگاریش بیت ئەگەر ڕێگەی ڕزگاریت نەگرتبێ کە ئیسلام و ئیمانە وەڵڵا ڕزگارت نابێ لە دەست هەوا و ئارەزوو و نەفس و شەیتان ترجو النجاة ولم تسلک مسالکها ان السفینە لا تجری علی الیبس بەڵێ ئیماندارانی بەڕێز و خۆشەویست ئێستا زۆر دروشمی جوان دەبینین بەڵام ناوی بێ ناوەرۆکە و ناو ناوەرۆش یەک نییە وەکو مبارەک و هەروەها زۆر قسەی جوان دەبیسین بۆیە ئەگەر نیەت و ناوەکەی و عملەکەی لەگەڵ نەبێ ئەوە بەرەکەتی نابێ بەڵێ بەڕێزانم ڕاستی بەرەکەتە بۆ دنیا و دوا ڕۆژ جێگەی سەرفرازیە پرسیاریان کرد لە شێخ بایەزیدی بەستامی وتیان قوربان پیاوی ڕاستەقینە کێیە چونکە خوا لە قورئاندا باسی ڕیجال دەکا ئێمە ڕوجەیلمان هەیە و ڕیجالمان هەیە پیاومان هەیە و پیاوەچکەمان هەیە و کەڵە پیاویشمان هەیە قورآن باسی کەڵە پیاو دەکا دەفەرمێ من المؤمنین ڕیجال صدقوا ما عاهدوا الله عليه بهش دەڵێ بابێ سبحان اللە ئەوەیش لە ڕۆژووا دەیبینین کاتێ لە مەدانی مەحشەرا دەرگای ڕێیان کراوەتەوە و بانگە واز دەکرێ هاوار دەکەن ئەینە سائیمون ڕۆژوەوانەکان لە کوێن ئەوانە بەهەش داوایان دەکا ئەوانەی بەڕاستی بە ڕۆژوو بوون بەڵێ شێخ باعزید دەڵێ ئەو کەسە پیاو نییە داوای بەهەش دەکا پیاو ئەو کەسەیە کە بەهەش داوای دەکا دەبێ ئەوەت لە چ دەرەجەیەکدا بێ، چ دەرەجەیەکی سیدق و یەقین و ڕاستی بێ کە بەهەشت داوات بکا، کە خودا داوات بکا، کە جەهەنەم خۆت لێ بپارێزێ، رضی اللە عنهم و رضوا عنه، ئەوە ئەو کەڵە پیاوانە بوون بەڕێزان و خۆشەویستان، دەی با ئێمەش هەموو لایەکمان بە خۆماندا بچینەوە، ئەگەر دەتەوێ لەگەڵ ڕەمەزان ڕاستگۆ بی، ئەی ئیماندار، ئەی ڕۆژوەوان. ئەگەر دەتەوێ لەگەڵ ڕەمەزانا ڕاستگۆ بی دەی تخوا ئەگەر لە ڕەمەزانا ئەهلی مزگەوت بووی ئەهلی جومعە و جەماعەت بووی قورئانت خوێندووە و خێر و سەدەقەت کردووە دەی تخوا دوای ڕەمەزانیش هەر بەردەوام بە کەم و زۆر واز مەهێنە ئەگەر لە ڕەمەزاندا برای بەڕێزم تەوبەت کردووە و وازت هێناوە لە ئارەق و قمار و دۆمینە و جگەرە و تێکەڵی ئافرەتان و زینا و حەرام خۆری واز لێ هێناوە دەی توخوا ئەو وەعدەی خۆت بەرە سەرێ دوای ڕەمەزانیش بیری لێ مەکەرەوە لەو خراپەیە و و هەروەها وەعدی خۆت بەرە سەرێ و ڕاست بە لەگەڵ ڕەمەزاندا خوشکە بەڕێزەکەم تۆش ئەگەر ڕاست دەکەی لە ڕەمەزاندا خۆت باڵا پۆش کردووە و لەچکەیەکت کردووە دەی تخوا دوای ڕەمەزانیش باڵا پۆشەکەت با بەردەوام بووی ئیسیقامەت هەبێت و ڕەمەزان پەرست مەبە و خوا پەرست بە کون ڕەبانیەن وەلا تەکون ڕەمەضانیەن خوا پەرست بە نەک ڕەمەزان پەرست بەڵێ بەڕێزان و خۆشەویستان ئەوەندی ئێمە باسی ڕاستی بکەین تەواو نابێت و زۆر هەڵدەگرێت بەڵام هەر ئەوەندە کاتمان هەیە و دەرفەتمان هەیە هیوادارم خوای گەورە بمانگێڕێ لەو کەسانەی کەوا ڕاستن و ڕاستگۆن یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خۆت سیفاتە بەرزەکانی خۆت بمانگێڕی لەو کەسانی کە ڕاستگۆن خوایە نیەتمان ڕاست و پاکەی خوایە زمانەکەمان لە درۆ پاکەیەوە خوایە عمل و کردەوەکانمان لە ڕیا و درۆ دەلەسە پاکەیەوە خوا لەگەر ڕاستاندا حسابمان بکەی لەگەر ڕاستان حەشرمان کە یا ڕب العالمین چونکە پێغەمبەرەکەمان پێغەمبەری ڕاستی و ئەمینی بووە خوایە ڕاستگۆمان کەی دەست پاکمان کەی خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا خوایە لە گوناهی دایک و باوکمان و خۆمان خۆش بی خوایە ئەوانەی نەخۆشیان هەیە شیفایان بۆ بنێری بە تایبەتی ئەوانەی داوای شیفایان کردووە